زۆر جار و ژیان لەم چەرخە نوێیەی کە تێیدا دەژین وا دەکا کە باسانی هەست بەوە بکەین کە بوونی پارە و شتومەک بەختەوەریمان بۆ دابین دەکا بەڵام کێشەکە لەوەدایە کە هەرچەندە شتومکەکان کەڵەکە ببن پێویستمان بە زیاترە بێ هەرچەندەمان هەبێ ناڵێین بەسە یان بەش دەکا وروژێنەری زۆر هەیە کە دەرنجامی بەدبەختی و نەبوونی دەمان وروژێنێ وامان لێ دەکا کە سەیری دەوروبەرمان بکەین و کەسانێک ببینین کە لە ئێمە زۆرتریان هەیە و وا دەربکەوێ کە لە ئێمە بەختەوەرترن پاشان ڕووەکەینە کەسانی تر و باسی پێداویستیەکانی خۆمانیان بۆکەین بەتایبەتی ئەو کەسانەی کە پەیوەندی بەهێزمان لەگەڵیان هەیە. دواتر دەمێنینەوە و خول دەخۆینەوە لە ناو بازنەیەکی بەتاڵدا بە بەدبەختی و دامرکاوی، چونکە نە پارە و نە شتە مادیەکان نە پەیوەندیە کۆمەڵایەتیەکان بەختەوەرمان ناکەن لەوانەیە یەک چەند چرکەیەک بەختەوەریمان هەبێ بەڵام گونجاو نیە، دواتر لەوانەیە هەست بەوە بکەین کە ئێمە تەنگمان لێهەڵچندا و لەوانەیە پرسیار بکەین کە ئەبێت شار چی بێ؟ ئایا ئەو شتە چییە لە ناخماندا کە وامان لێ کا داوای بەختەوەری لە دەرەوەی دەروونمان بکەین؟ ئایا دەتوانین ناوێکی لێ بنێین؟ گریمان ناومان لێ نا من یان ئەنا، ئەم ناوە لە ئەو بەشە نا کە لە ناخماندایە و گرنگییەدا بە شتە دەرەکییەکان. من هەرچەندە هەوڵی بەرژەوەندیمانەدا لەگەڵ ئەوەشدا هەوڵی پاکانەی بۆ هەبوونی دەدەین لە ژیانماندا، هەروەها جەستەمان پێویستی بە مانەوەی هەیە و باسانی تێبینییە واکرێ کە من بەختەوەری و خۆشەویستی و مێشکساغی بە دوژمنی خۆی ئەزانێ چونکە کاتێک هەست بە چێژ وەرگرتنەکەین لە دۆخی دەروونیماندا لەو کاتەدا چێژ لە هەبوونی ڕۆحیمان وەردەگرین بۆیە دەبینین کە جیهان بە تەواوەتی جیاوازە لەوەی کە من پیشانمانەدا. لەگەڵ ئەمانەدا بەختەوەری و بەدبەختیمان پێواناکرێ بە پێی بەرژەوەندی وەرگرتن لە من. بیر بکەرەوە کاتێک تۆڵە لە کەسانی ترەکەیتەوە لێیان نابورێ و کاتێک گلەیی دەکەی و حەز بەوە دەکەی کە کەسێک ستەمی لێت کردوە لە بیری ناکەی. هەستکردن بە هەموو ئەمانەوەمان لێ کا کاتەگەرە بێتە بەردەممان بۆ تاقیکردنەوەی خۆشەویستی و ئاشتی و بەختەوەری. هەستکردن بە بەخت بەختیمان زیاترەکا و لەوانە دەبین کە بەدوای هەڵەی کەسانی تر و گلەیی لە دنیا و زروف و دەوروبەر دەگەڕێ و دەگەڕێین و بۆ بدبەختیان ڕیچارد باندلەر دەڵێ هەندێک کەس گومانی ئەوەکەن لە هەستکردن بە بەختەوەری دەرەنجامی سروشتی بەدەستهێنانی سەرکەوتنە بەڵام ڕاستی یان واقع ئەوەمان بۆ دووپات دەکاتەوە کە سەرکەوتن دەرەنجامی هەستکردن بە بەختەوەری بووە چەند جار چاوەڕێی ڕوودانی شتێکمان کردووە بە گومانی ئەوەوە کە بەختەوەرمان دەکا کاتێک کە بەدەستمان هێناوە هەستمان بەو بەختەوەریە نەکردووە کە باسمان کردووە چەند لە ناودار و گۆرانی بێژە جیهانیەکانمان بینیوە یان هەبوون هەموو شتێکیان هەبووە بەڵام لەگەڵ ئەوەشدا خۆیانیان کوشتووە چونکە بەختەوەر نەبوون لە ژیانیاندا لە ژیانی هەر یەکێک لایمە چەند ماوەیەک هەبووە کە دیلی هەست و سۆزە خراپەکانمان بووین وەک ترس و ئێش و ئازار و خەمۆکی بەڵام ئایا ئێستا کاتی ئەوە نەهاتووە کە خۆمان لەو هەست و سۆزە خراپانە ڕزگار بکەین هەروەها خۆمان لەو زیندانە ڕزگار بکەین هەست و سۆز وەکو بەرزەک یان مەسعەدێک وایە بەرز و نزم دەبێتەوە بەڵام تۆ کاری پێ دەکەی وەک چۆن سەرۆکی ئەمریکی ئەبراهەم لینکۆڵن وتویەتی تاک بەختەوەر دەبێ بەپێی ئەو پلەی بەختەوەری کە خۆی بڕیاری لەسەر دەدا بۆ ژیانی خۆی. یەکێک لە هۆکارە سەرەکیەکانی بەدبەختی و نابەختەوەربوون لە ژیانی هەرتاکێک دابریتە لە دوورکەوتنەوە لە خی پەروەردگار ئایا هەست بە بێزاری دەکەی ئایا هەست بە خەمۆکی دەکەی یان هەست بە سەغڵەتی ئەکەیت و یان هەست بە کەئابە دەکەی لە ژیانتدا ئەگەر ئەمە هەستەکانت بوو لەم کاتەدا ئەوە بزانە کە تۆ قەرزاری لای خوای گەورە و هەوڵبدە قەرزاریەکانت و پەیوەندیەکانت لەگەڵ خوادا چاک بکەیتەوە دواتر پەیوەندەکانت لەگەڵ خەڵکیدا خۆ بە خۆ چاک دەبێ. یەکێکی دیکە لە هۆکارەکانی بەدبەختی لە ژیانی تاکەکاندا لاوازییە لە نرخ و قیمەتدا. نرخ یان قیمەت بریتییە لە فەلسەفەی تۆ لە ژیاندا، چونکە کاتێک کە پیمان بە کەسێک ئەدەی کە کاتێکی دیاریکراو بیبینی تۆش ناچی دەیخەیتە گومانەوە. بە هەمان شێوە گەر پێچەوانەی ئەمە ڕووبدا تۆ چاوەڕێی کەسێک بکەیت و نەیبینی هەستت خراپتر دەبێ بەرامبەری، لە ئەنجامی ئەمەشدا بەدبەختی دروست دەبێ. هەبوونی بەهایەکی بەرز گڕوتی نەداتە مرۆڤ و دەبێتە پاڵنەری بۆ ئیشکردن، لەگەڵ ئەوەشدا ڕەفتاری باش بەرهەم دەهێنێ لە مرۆڤدا، کەواتە لاوازی لە ڕەفتاردا هۆکەی دەگەڕێتەوە بۆ لاوازی لە بەهادا، مرۆڤەکان لە شەقامدا تێکەڵاون لە بەهاداریدا بۆ نموونە، ئافرەتێک دەڵێ گرنگترین شت بەلای ئەوەو مناڵەکانیەتی پرسیاری لێ بکە ئەگەر تەندروستیت باش بێ دەتوانی دڵی مناڵەکەت خۆش بکەی دەڵێ بە دڵنیاییەوە ئەگەر تەندروستیت باش نەبێ لێرەدا بیرەکاتەوە کە گرنگترین شت تەندروستیەتی پرسیاری لێ بکە کێ ئەم تەندروستیەتی پێ بەخشیوە دەڵێ خوای گەورەو میهرەبان کەواتە گرنگترین شت لە ژیانتدا خودایە دواتر تەندروستیت و دواتر ئەوانی دیکە کە دەتوانی بە پێی ڕیزبەندیەکانی خۆت ڕیزیان بکەی. هەتا گەیتە مناڵ کە لەوانەیە ژمارە پەنجا بێ لە ژیانتدا، بە واتای ئەمە دەردەکەوێ کە بەها یان قیمەت ڕێک نەکراوە بە شێوەیەکی ڕاست و بۆ ئەوەی ببی بە دایکێکی تەواو پێویستە ڕێکخستنی بەهاکان ڕێک بکەی و دواتر دەست بکەی بە بونیادنانی داهاتوو. مانەوە و گرەنتی مانەوە و گۆڕینەوەی خۆشەویستی و نرخ بۆ دانان و پەیوەست بوون بە ئاین و نیشتیمان و نەتەوە و سەربەخۆیی کەسێتی و بەرهەم هێنان و بەدەست هێنان هەروەها ڕازی بوون و چێژ وەرگرتن گۆڕانکاری لە کار و ڕۆتینە ڕۆژانیەکاندا ئەگەر مەبەست نەبوایە خەونەکان ون دەبوون و ئەگەر خەونەکانیش نەبوایە بەدەست هێنانەکان لە ژیاندا ون دەبوون با ژیان مانادار بێ چونکە ماناکان لە بەهاکاندا سەرچاوە ئەگرێ هەرچەندە بەهاکەت بەهێز بێ ئەوەندەی تر ژیانت مانادارتر دەبێ و شتەکان مانادارتر دەبن و لە ئەنجامدا ئەم پێداویستیەت تێر دەبێ. زانایانی دەروونزانی دەڵێن زۆرێک لە خەم و فشارە دەروونیەکان هۆیەکەی ڕازی نەبوونە، لەوانەیە هەندێ جار ئەو شتە بەدەست نەهێنی کە دەمانەوێ، هەندێ جار لە کاتی بەدەست هێنانی هەست بە ڕازی بوونە ناکەی کە بە ئومێدی بوویت، چونکە ئەو شتەی کە پێش بەدەستهێنانی دەیبینی زۆر بە بەهاترە لە دوای ئەوەی کە بەدەستی دەهێنی دوای ئەوە کە ئەو شتە بەدەست دەهێنی کە دەمانەوێ هەمیشە لە دڵەڕاوکێدا دەبی و دەترسی لەوەی کە خوای گەورە لە دەستمانی بەرێ لێرەدا ئەو دوعایە کاریگەرە پێویستە بڵێین کە خودایە ئێمە نیعمەتەکانمان ناسیەوە بە بەردەوام بوونی نەک بە کۆتایی هاتنی بەڵام ڕازیبوون بریتە لە ڕۆژینێکی ڕۆحی مەزن تەنها ئەو کەسانە پێیدەگەن کە باوەڕ و پەیوەندی بەتینیان هەیە لەگەڵ خوادا وە هەروەها هەر ئیماندارێک ڕازی نەبێ لە خودا و خۆی لەبەر ئەوەی باوەڕی بە کامڵی و جوانی و ڕاستەقینەی و ڕەحمی خوا هەیە دەزانێ کە تووشی بەڵایەک بێ ئەوە خودا نووسیویەتی. کاتێک کە پرۆگرامی ڕۆژانەمان خاڵی بێ لە دوو ڕکات نوێژی شەشتەنگاو و حیزبێک لە قورئانی پیرۆز و ویردی شەوانە یان وتەیەکی باش شاراوەیەکیش کە جگە لە خوا کەسی تر پێی نەزانێ کەواتە ژیان چ تامێکی هەیە کەوایە خشتەکەی ڕۆژانەت ڕێک بخە ئەمانەشی بۆ بکە بە نەریتی ڕۆژانە ئەو کاتە هەست بە ئارامیکی دەرونی و نزیک بونەوەیەک دەکەی لە خوای گەورە. ئەگەر دوێنێت لەدەست چوو ئەمڕۆت لە بەردەمدایە ئەگەر ئەمڕۆشت بەنەو بارگەی پێچایەوە ئەوە بەیانیت لە بەردەمدایە کەواتە خەمبار مەبە بۆ دوێنێ چونکە ناگەڕێتەوە خەفەتیش بۆ ئەمڕۆ مەخۆ چونکە ئەویش تێدەپەڕێ و خەون ببینە بە ڕۆژێکی نوێوە لە بەیانیەکی نوێدا کە هەڵدێ. هەرگیز وا مەزانە کە گەشبینەکان خەمیان نییە، ئەوان ئازا و چاونەترسن بەسەر خەمەکانیاندا سەردەکەون. لەگەڵ هەموو بار و دۆخێکدا بژی. کاتێک هاوڕێکەت دوا دەکەوێ هاوار مەکە بەسەریدا. کاتێک شتێک لەدەست دەدەی شینی بۆ مەکە، بیربکەرەوە هەموو شتێک لە چارەنووستدا نووسراوە. ناڕەحەتی و ماندووبوونی پەرستش و گوێڕایەلی لە ژیاندا دەڕوا و نامێنێ، بەڵام پاداشتەکەی دەمێنێتەوە. چێژ و تامی تاوانیش دەڕوا بەڵام سزاکەی دەمێنێتەوە کامیان بۆ خۆت هەڵدەبژێری. هەرگیز سەرپێچی فەرمان و بۆچوونی دوو کەس مەکە. پزیشکێکی شارەزا کاتێک چارەسەر بۆ نەخۆشێکە دیاری دەکا و حەکیمێکی بە ئەزموون کاتێک کە ئامۆژگاریت دەکا. سەرەتا ڕەوشت بەرزی پاشان زانست و زانیاری دواتر زیرەکی ئەوە ئەو ڕیزبندیەیە کانەتەوەکەت سوودی لێ دەبینێ ئەگەر توانیت بەسەر هەوا و ئارەزوودا سەرکەوی دەتوانی بەسەر هەموو جیهاندا سەرکەوی میللەت بە هەبوونی سێ کەس بەختەوەر و ئاسوودە و دڵخۆش دەبێ، فەرمانڕەوایەکی دادپەروەر و زانایەکی ئامۆژگاریکار و کرێکار و فەرمانبەری دڵسۆز. هیچ کاتێک ئەم دوو پەندە لە یاد مەکە، کاتێک لە لوتکەی تووڕەیی دابووی بڕیار مەدە، کاتێک لە لوتکەی خۆشحاڵی و شادومانی دابووی بەڵێن مەدە. جوانترین ئاواز و دەربڕین لە ژیاندا ئاواز و دەربڕینی وشەیش سوپاسگوزارییە بۆ دەوروبەرەکە چونکە سوپاسکردن بەڵگەیە لەسەر وەفاداری هیچ شتێک بە ئەندازەی داوێن پاکی و ڕەوشتی جوان پلە و پایی مرۆڤ بەرز ناکاتەوە. ئەڵێن ڕۆژێک شەیتان بڕیاریدا کە لە دەست کاری خۆی ڕزگاری بێت و دەست لە کار بکێشێتەوە ڕایگەیاند کە یەوێت کەرەستەکانی بە نرخێکی گونجاو بفرۆشێ ئینجا شتەکانی خستە ڕوو کە بریتین و لە خۆپەرستی و ڕق و ترس و توڕەیی و تەماع و ئیرەیی و نەفس و دەسەڵات خوازی بەڵام یەکێک لەو کەرەستانە زۆر کۆن و بەکار هێنراو دیار بوو شەیتان ئامادە نەبوو ئەویان بە نرخی هەرزان بفرۆشێ کەسێک لێی پرسی ئەم کەرەستە گرانبەهایە چیە شەیتان وتی ئەمە نائومێدی و خەمۆکیە پرسیان، بۆچی ئەوەندە گرانە؟ شەیتان وتی، چونکە ئەم کەرەستەیە بۆ من زۆر کاریگەرتر بووە لەوانی تر. هەر کاتێک کەرەستەکانی ترم بێ کاریگەری دەبن، تەنیا بەم کەرەستەیە توانم بچمە ناو دڵی مرۆڤەکانەوە و کاری خۆم ئەنجام بدەم. ئەگەر بتوانم کەسێک وا لێ بکەم کە هەست بە نائومێدی و دڵساردی و بەلەنراوی و تەنیایی بکا، دەتوانم هەرچییەکم بوێ لەگەڵیدا بکەم. من ئەم کەرەستەیەم لەسەر هەموو مرۆڤەکان تاقی کردۆتەوە و بۆ ئەمەش ئەوەندە کۆنە. لە ئاسمانەکانەوە چاودێرانی زەوی، فریشتەکان و مەلایکەکان سەیری هەوڵ و تێکۆشانەکانی تۆکەن، کەوابوو بەهێز بە، تۆ لە هەوڵ و تێکۆشانەکەتدا تەنیا نیت کە لەبەرچاوی فەوجێکی گەورە بۆ مەبەستێکی پیرۆز سەرت هەڵداوە. هەرگیز نائومێد مەبە، چونکە لەوانەیە دوا کلیلی ناو گیرفانت قفڵەکە بکاتەوە.